خوشک و برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز ئەم کاتە و هەموو کاتێکتان شاد گەرمترین و جوانترین سڵاوی ئێمەتان لێبێ فەرمونون لەگەڵ ئاڵلقەی چل و دووهەمین لە کتێبی هەرێکی سینگە. دادوەری جیهانی لە ماوەی کەمتر لە دە ساڵدا چەمکێکی نوێ سەری هەڵدا کە ئەخوازێ سیاسەتە نێودەوڵەتیەکان بخرێنە بەردەم دەسەڵاتی دادوەری بە خێرەییەکی سەرسوڕهێنەر بڵاو بووەوە و مشت و مڕی لەسەر بەرپانە بوو بەشێکی ئەوەشە گەڕێتەوە بۆ هەڵپەی ترسناکی لایەنگرەکانی ئەوەتا پێشێلکارییەکانی مافی مرۆڤ و تاوانەکانی جەنگ و جێنۆساید و ئەشکەنجەدان لە چەندین ناوچەدا بوونەتە مایەی شەرم بۆ چەرخی نوێ بە ڕادەیەک هەوڵەکانی هێنانەکایەی پێوەری یاسایی بۆ ڕێگرتن لەم ڕەفتارانە و سزادانی ئەنجامدەرانی مایەی شانازی ئەوانەن کە بانگەشەی بۆکەن. بەڵام مەترسیەکە لەوەدایە کە ئەم هەوڵانە بگەنە کۆتاییەک دادوەری گۆمڕا جێگەی حکوومەتەکان بگرنەوە وەک مێژووش زۆرجار دیکتاتۆریەتی باش خەسڵەت پێشڕەویەکە بەرەو دادگای لێپێچینەوە باڵکو و بەرەو ڕاوەدونانی جادوگەران. ڕێبازی دادوەری جیهانی جەخت لەسەر ئەوە ئەکاتەوە کە تاوانگەلێک هەن هێندە قێزەوەنن ناکرێ ئەنجامدەرەکانیان بە وروژاندنی پرسی وەک سەروەری و پیرۆزی سنوورەکانی نیشتیمانەکان بتوانن لە سزا قوتار بن. بەم دواییەش دوو شێواز پەیدا بوون بۆ بەدیهێنانی ئەم ئامانجە یەکەمیان هەوڵەدات ڕێوشوێنە دادوەریە ناوخۆییەکان بەسەر پێشەلکاری ئەو پێوەرە نێودەوڵەتیانەدا بسەپێنێ کە خۆیان لە ژمارەیەک ڕێکەوتنامەی نەتەوە یەکگرتووەکاندا ئەبیننەوە. لە ڕێی مۆڵەتدان بە داواکارەکانی ناوخۆ کە بە گوێرەی ڕێوشوێنەکانی بەدەستەوەدانی تاوانکاران تاوانبارەکان بە کێش بکەن بۆ ناوچەکانی دەسەڵاتی خۆیان. ئەچێتە قۆناغی جێبەجێکردنەوە. لە سی و یەکی دوازدەی دوو هەزار دا سەرۆک کلنتن بەر لە چەند سەعاتێک پێش تەواوبوونی ماوەی سەرۆکایەتییەکەی دادگای تاوانە نێودەوڵەتییەکانی ئیمزا کرد، بەڵام ئاماژەی بەوەدا کە نە ئەیخاتە بەردەم ئەنجومەنی پیران بۆ ڕەزامەندی دەربڕین لەسەری نە ئامۆژگاری جێگرەوەکەشی ئەکا بەوە تا ئەو کاتەی بەڵێننامەکە لەم کڵێشەی ئێستایدا بمێنێتەوە. بێرۆکەی دادوەری جیهانی تا ڕادەیەک نوێیە ئەوەتا چاپی شەشەمی فەرهاوی بلاکس لۆ دیکشنەری کە لە ساڵی 1990دا ئەم دەستەواژەیی تێدا نییە نزیکترین چەمکیش لێوەی هۆستس هیومانی جێنەریس واتە دوژمنانی ڕەگەزی مرۆڤ ئەمڕۆش تەنها بەسەر چەتە دەریاییەکاندا ئەچەسپێنێ چونکە کردەکانیان لەسەر دەریاکاندایە و زۆربەی جاریش ئەکەونە دەرەوەی سنووری دەسەڵاتی دادوەری هەر دەوڵەتێکەوە و بەوەش ملکەچی هیچ سیستەمێکی دادوەری جینایی نین. لەوەتەی هۆڵۆکۆست ڕوویداوە ئەو تاوانە قێزەونانەی دوای ئەو هاتن هەوڵێکی زۆرە درێ بۆ پڕکردنەوەی ئەو بۆشاییە لەوانە دادگای نۆرمبێرگ لە ساڵی 1945-1946 و جاڕنامەی گاردوونی مافی مرۆڤ لە ساڵی 1948 و ڕێکەوتن نامەکانی ڕیسواکردنی جێنۆساید لە ساڵی 1940دا و ئەو ڕێکەوتن نامەی ئەشکەنجەدان قەدەغەکە لە ساڵی 1990دا. یاسای کۆتایی کۆنگرەی ئاسایش و هاوکاری ئەوروپاش کە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و پێنج لە هێلسنکی، سەرۆک فۆرد، لەلایەن وڵاتە یەکگرتووەکانەوە ئیمزای لەسەر کرد، ئەو سی و پێنج دەوڵەتەی ناچار کرد کە ئیمزایان کرد چاودێری مافەکانی مرۆڤ بکەن، ئەوانەشی خستە بەر گوشاری سیاسی بەردەوامەوە کە ئەو مافانە پێشێلەکەن. ئەو یاسا کۆتاییە بوو، بە یەکێک لە چەکەکانی دەستی گروپە بوێرەکانی ئەوروپای ڕۆژهەڵات بۆ داماڵینی شەرعیەت لە دەسەڵاتی کۆمەنستی و دواتر لە ناوبردنی ئەو دەسەڵاتە. لە نەوەدەکانیشدا چەند دادگایەکی نێودەوڵەتی بە سەرپەرشتی ئەنجومنی ئاساییش گرێدران بۆ بەدواداچوونی ئەو تاوانانەی لە یۆگۆسلاڤیا و ڕواندا ئەنجامدران. هەروەک ئەو دادگایانە هەوڵی ئەوەیاندا سیستەمێکی لێپێچینەوە بهێننە کایەوە بۆ چەند ناوچەیەکی دیاریکرا و کە دووچاری کاری توندوتیژی زۆر بوو بوونەوە. بەڵام هیچ کام لەم هەنگاوانە پێشەکیەک نەبوون بۆ سیستەمێکی دادی جیهانی. ئەگەری ئەوەش کەمە دەوڵەتانی قایل بە ڕێکەوتن نامەکانی نەتەوە یەکگرتووەکان یان یاسایی کۆتایی هێلسینکی بیریان لەوە کردبێتەوە دادوەرە ناوخۆییەکانیان بەکاربهێنن بۆ داوای بەدەستەوەدانی چەند تاوانبارێک کە لە دەرەوەی سنووری دەسەڵاتی دادوەری خۆیان تاوانەکانیان ئەنجامدابێ. بێگومانیش ئەبێ ئەوانەی ئەو دەقەیان نووسیوە وایان زانیبێ کە لەبارەی بنەماگەلێکی گشتیەوە قسە ئەکەن، نەک یاساگەلێک کە لە دادگاکانی دەرەوەی وڵاتانی قوربانیان یان وڵاتانی تاوانبارەکان جێبەجێ بکرێ. بۆ نمونە ئەلینۆر ڕۆسفلتی یەکێک لە داڕێژەرانی جاڕنامەی گردردونی مافی مرۆڤ ئەو جاڕنامەیە وەها وەسفەکە کە کۆمەڵێک پێوەری گشتیە بەو پێیش کە خۆم یەکێک بووم لەوانەی لە دانوستانەکانی هلسینکیدا بەشداریم کرد ئەتوانم بە دڵنیاییەوە بڵێم کە ئەو ئیدارەیەی من نوێنەرایەتیمە کرد ئەو کۆنگرەیەی وەک چەکێکی دیپلۆماسی سەیرەکرد کە بتوانێ بەکاری بهێنێ دژی ئەو گوشارەی یەکێتی سۆڤێت ئەی خستە سەرگەلەکەی خۆی نەک وەک چەکێکی یاسایی دژی سەرکردەکان لە بەردەم دادگایەکی دەرەوەی وڵاتەکەی خۆیان. تەنها بەم دواییەش لە بەڵێننامەکانی نەتەوە یەکگرتووەکاندا قسە لەسەر ئەوە کراوە کە سەرۆکە پێشوەکان و داهاتووەکان ملکەچی دادگا گەلێگەکرێن بە سەرپەرشتی دادوەری ناوخۆیی لە وڵاتێکی سێهەمدا بەبێ هیچ ئاستەنگێکی دامەزراوەی لەگەڵەوەشتا بۆ داکۆکیکاران لە سیستەمێکی دادی جیهانی ئەو دەست بەسەرکردە قاڵکردنەوەی بەنەمایەکی دادپەروەرانە بوو بەڵام هەر سیستەمێکی جیهانیە بێ ڕێو شوێنێک لە خۆ بگرێ نەک بۆ سزادانی خراپەکاران و بەس بەڵکو بۆ جڵەوگیرکردنی پاڵنەرە ئەخلاقیەکانیش ئەبێ ڕێگا نەدا بنەما یاساییەکان وەک چەکێک بەکاربهێنرێ بۆ یەکلاییکردنەوەی حساباتی سیاسی. دواتریشە بێ وەڵامی ئەم پرسیارانە بدرێنەوە، ئەو پێوەرە یاساییانە چین کە چەسپێنراون؟ ڕێساکان سەلماندنی تاوانی ئەنجامدراو چین؟ ڕێوشوێنە خۆپارێزییەکانی تاوانبار چین؟ دادگاکان بە چ بارێکدا کاریگەرییان هەبێ لەسەر بەرژەوەندی و ئامانجە بنەڕەتییەکانی تری سیاسەتی دەرەکی. ئەبێ جیهان بە قووڵی بیر لە پێداویستییەکانی ڕێوشوێنێ بکاتەوە کە دەسەڵات دەبەخشێتە دادوەرێک لە هەر شوێنێکدا بێ بە ئارەزووی خۆی دەسەڵاتی دادوەری خۆی بەسەر هاووڵاتییەکی وڵاتێکی تردا بسەپێنێ بەهۆی تاوانگەلێکەوە کە ئەڵێن لە وڵاتی خۆیدا ئەنجامی داون هەروەها دەسەڵاتی ئاداتێ کە داوای بەدەستەوەدانی ئەو تاوانبارە لە دەوڵەتێکی سێهەم بکە بەبێ گوێدانە ئەو ڕێوشوێنی گونجاندنەی کە ڕەنگە لە وڵاتی تاوانبارەکەدا هەبێ بۆ مامەڵەکردن لەگەڵ کێشەکەدا. جێی خۆی نییە لێرەدا باس لە ڕادەی ئەو گومانە بکرێ لەبارەی ئەو شێوازەی بۆ چارەسەرکردنی کێشەکەی پێنۆشێ گیرایە بەر. لای هەموو پارتە چەپڕەوەکانی ئەوروپا، ئۆگۆستۆ پێنۆشێ دەستدرێژی باڵی ڕاستڕەو بەرجەستەکە بۆ سەر دیموکراسی. چونکە سەرکردایەتی کودەتایەکی کرد دژی سەرۆکێکی هەڵبژێردراوە هەر لەو کاتێشدا خەڵکانێکی تر لەوانە سەرکردەکانی پارتە دیموکراتەکانی چیلی وەک مارکسیستێکی تونڕە و سەیری سلڤادۆر ئەلندیانە کرد کە حەزی بە سەپاندنی دیکتاتۆریەتێکە لە چەشنێکی تر لەسەر شێوازی کاسترۆ بە یارمەتی سەربازگەلێکیش کە کوبا مەشقی پێکردبوون و بەچەکی کوبیش هەر بۆیەش سەرکردەکانی پارتە دیموکراتەکان بە ئاشکرا بە گەرمی پێشوازیان لە ڕووخاندنی ئەلەندی کرد بەڵێ بە گەرمیەوە ئەم هەڵوێستەش تەنها و دەمەگۆڕا کە کودەتاچییەکان بۆ ماوەیەکی درێژتر لەوەی باری نائاسایی خوازێ دەسەڵاتی بێرۆکراسیانەی خۆیان هێشتەوە قایل نەبوون بە ڕژێمی ئەلندی ئەوانە لە بەرپرسیارەتی نابوێرێ کە تاوانیان دژی مرۆڤایەتی ئەنجامدا پاش لەسەر کار لابردنی بەڵامەوەش ناکرێ کە بڕیار بدرێ سیستەمی دادی جیهانی وەک سیاست وەها جێبەجێ بکرێ کە لەسەر ڕوانین بۆ مێژووی سیاسی چیلی ڕاوەستاوێ دادگای باڵای چیللی چارەسەری شیاوی ئەم گرفتەی دۆزیەوە ئەویش بەوەی حەسانەی لە پێنۆشێ سندەوە ئەوەش بواری ڕەخسان کە لە دادگاکانی دەوڵەتێکدا مامەڵە لەگەڵ تاوانەکانیدا بکرێ کە بە پێی مێژوەکەی و بە پێی بەستنەوەی بڕیارەکانی بەجێگیری و چالاکی دامەزراوە دیموکراسیەکانی بەتواناترین دەوڵەت بێ بۆ ئەو کارە. ئەکرا دادگای پێنۆشێ لە چیلیدا یان لە دادگایەکی نێودەوڵەتی تایبەت بە تاوانەکانی چیلی گرێ بدرێ وەک ئەو دادگایانەی بۆ تاوانەکانی یوگوسلاڤیا و ڕواندا سازدران. ئەو لێکدانەوە تازە و سەرتاپاگیرەی یاسای نێودەوڵەتی کە لە کێشەی پێنۆشێدا دەرکەوت، توانادات بە هەر دادوەرێک لە هەر شوێنێکی جیهاندا کە تاکلایەنە و بە جۆرێک چەمکی دادپەروەری پیادە بکە کە سنووری نەتەوەیی ببەزێنێ. هەروەها حکومی تایبەتی خۆی بخاتە شوێنی ڕێو شوێنەکانی ڕێکەوتن لەگەڵ هەر کۆمەڵگایەکدا کە قسە لەسەر دیموکراتیەتەکەی نییە بەڵام گوایە مافەکانی مرۆڤی تێدا پێشێل کراوە. هەروەها ناچارکردنی تاوانباران بە ملکەچکردن بۆ ڕێوشوێنەکانی بەڵگەهێنانەوەی تاوان کە لە وڵاتی دادوەرەکەدا پەیڕەوەکرێن و ڕەنگە لای پارێزەری تاوانبارەکە نامۆ بن. وێڕای ئەوەی ئەو پارێزەرە ناچارەبێ بەڵگە و شایەتەکانی خۆی لە شوێنی زۆر دوورەوە بهێنێ سیستەمێکی لەم شێوەیە زۆر لەو دەسەڵاتە ڕاشکا و سنووردارە ڕەتەبێ کە ئەنجومەنی ئاساییش دابێتی بەو دادگایانەی لە تاوانەکانی یوگوسلاویا و ڕواندا ئەکۆڵنەوە بێجگە لەو دادگایەی سەبارەت بە کەمپۆچیە دانوستانی لەبارەوە کرێت. ڕەنگە پڕبایەخترین پرس پەیوەندی نێوان سیستەمی دادی جیهانی و ئەو ڕێوشوێنی ئاشتبوونەوەی نیشتیمانییە بێ کە حکوومەتە دیموکراتە نوێیەکان بۆ مامەڵەکردن لەگەڵ ڕابردووی وڵاتەکانیان ئەیانگرنە بەر. ڕەنگە وەها بزانرێ کە دادوەرێکی ئیسپانی هەستیار بێ بەرامبەر بە بێزەوە سەیرکردنی داوایەکی ئیسپانیا کە خۆی زۆر ناڕەحەتی چەشتووە لە کاتی شەڕی ناوخۆدا و لە سەردەمی دەسەڵاتی فرانکۆدا. سەبارەت بەوەی تاوانەکانی دژی مرۆڤایەتی لە شوێنێکی تردا ئەنجام درابن و لە ئیسپانیادا دادگایی بکرێن. مەبەست لە خۆلادان لە دادگا جیناییەکان لە ئیسپانیادا پاش فرانکۆ بۆ کەسانێک لە سەردەمی بەسەرچوودا بە پێشێلکاری مافەکانی مرۆڤ تاوانبار کرابوون ئەوە بوو کە ئامێز بۆ پرۆسەی ئاشتبوونەوەی نیشتیمانی بگیرێتەوە کە بێگومان نەو پرۆسەیە ڕۆڵی خۆی لە تۆکمەکردنی دیموکراسی ئیسپانیادا جێڕا بۆ دەرفەتێکی وەکەوە نەدرێ بە هەوڵی چیلی بۆ گرتنەبەری ئاشبوونەوەیەکی نیشتیمانی ئایا کرێ هەر گروپێکی دەرەکی ناقایل باشبوونەوەی نیشتیمانی با بڵێین لە باشووری ئافریکادا سەربەست لەوەی لە دادگاکانی خۆیدا یان لە دادگاکانی وڵاتێکی سێهەمدا ئاستەنگ بۆ ئەو ئاشتبوونەوەیە دروست بکە، لێپێچینەوە لەوانەی تاوانی جەنگیان ئەنجام داوە یان مافی مرۆڤیان پێشێل کردووە بنەمایەکی گرنگە، بەڵام ئەوەش گرنگە کە یاسا و ئاشتی ناوخۆی و حکوومەتی پارلەمانی لە وڵاتێکدا جێگیر بکرێ کە لە ململانێدایە بۆ هەرسکردنی ڕابردوویەکی دژوار. ئەبێ غەریزەی لێپیچینەوە وەک ئەوەی لە هەر پێکهاتەیەکی سیاسی دیموکراسی دەستووریدا هەیە، ببەسترێتەوە بە سیستەمێکی دیسپلین و زەواجر کە توخمی تری پێویست لە خۆ ئەگرێ لە پێناوی زیندووکردنەوە و فراوانکردنی دیموکراسی. کێشە گرنگەکەی تر بەکارهێنانی ڕێوشوێنەکانی تەسلیمکردنەوەی تاوانکارە ئاساییەکانە. ئەگەر کێشەکەی پێنۆشێ پێشینەیەک بووبێ، ئەوە دادوەرانی هەر جێگایەک دەتوانن بەبێ ئەگادەرکردنەوەی تاوانبار و بەبێت لە بەرچاوگرتنی ئەو سیاسەتەی لە وڵاتی تاوانباردا لە کاتی ئەو جۆرە تۆمەتانەدا مامەڵەی پێکرێ داوای تەسلیم کردنەوە کەن ئەو وڵاتی داوای تەسلیم کردنەوەی لێ ئەکرێ ڕووبەڕووی بڕیارێکی یاسایی هوەریە بێتەوە کە لە ڕاستیدا ئەوە ئەبەخشێ ئەو وڵاتە سربەستە لەو ڕفتارە سیاسیەی ئەینوێنێ کە ئایا بیر لە داواکە ئەکاتەوە یان نا هەرکات ڕێو شوێنەکانی تەسلیم کردنەوە چوونە قۆناغی جێبەجێکردنەوە زەخمێک خۆبەخۆیی برەوەسێنێ ڕێگاش نادرێ بە تاوانبار تەحەدای بنچینەیی بابەتی بکات و ئەبێ وابەستە بێ بە مەسەلە ئیجرائیەکانەوە واتە بۆ نمونە ڕوودانی هەڵەیەکی هوەری لە داوای تەسلیمکردنەکەدا یان سیستەمی داد لەو وڵاتەدا کە داواکەی پێشکەش کردووە نەتوانێ دانیشتنێکی گۆگرتنی دادپەروەرانە فەراهەم بکە یان ئەو تاوانەی بەهۆیەوە داوای تاوانبارەکە ئەکرێ لەو وڵاتەدا کە داواکەی بەدەسەگا وەک تاوان سیر نەکرێ لەو کاتەدا کاتی تاوتوێکردنی ئەم کێشانە تاوانبارەکە بە شێوەیەک لە شێوەکان و ڕەنگە بۆ چەند ساڵێک دەست بەسەرە بێ ڕێوشوێنێکی لەم شێوەیە دەرفەدە ڕەخسێنێ بۆ بێزارکردنی سیاسی بە ماوەیەکی زۆر پێش ئەوەی تاوانبارەکە بتوانێ بەرگری لە خۆی بکا مایەی گاڵتەجاڕیژە بێ ئەگەر ئەو ڕێبازی تایبەت بۆ بازدان بەسەر پرۆسی سیاسیدا داڕێژراوە خۆی ببێتە ئامرازێک بۆ ڕاوەدوونانی نەیارە سیاسییەکان لەبری ئەوەی ببێتە ئامرازێک بۆ بەدیهێنانی دادپەروەری لە جیهاندا. پێشینەی پینۆشێ ئەگەر وەک خۆی جێبەجێ بکرێ، ڕێگا ئەدا بە هەردوو لایەن لە ململانێی عەرەب-ئیسرائیلدا یان لە هەر ململانێیەکی تری نێودەوڵەتی گەورەدا، کە ململانێکانیان بگوێزنەوە بۆ دادگا نیشتیمانیە جیاجیاکان ئەویش بە ڕاوەدونانی دوژمنەکانیان لە ڕێی داواکاری تەسلیم کردنەوە ئەگەر ئەوە دیاری بکرێ کام تاوانانە ملکەچی سیستەمی دادی جیهانین و کامیان بۆ داواکارە گشتێ ناوخۆیەکان بەجێهێڵرێن ئەوە ڕادەی گونجاوی ئینسیاویەت بەڕاستی فراوانەبێت تا ئێستا سیستەمی دادی جیهانی تەنها بۆ دژی پیاوێکی نەفرەت لێکراوی ڕاستڕە و بەکارهێنراوە لە کاتێکدا کەسانێکی زۆر لە سەرکردە کۆمۆنیستەکانی ئەوروپای ڕۆژهڵات بێجگە لە سەرکردە گەلێک لە ناوچەی کاریبی و ڕۆژهڵاتی ناوەڕاست و ئافریقا لەوانەی ئەشکەنجەی نەیارەکانیان داوە و ئازاریان پێگەیاندون ناچار نەبوون بەرەو ڕووی داوای لەو شێوەیە ببنەوە ئەگوترێت دووفاقەیی پێوەرەکان پاساوی ئەوە ناداتەوە یاسای نێودەوڵەتی پێشێل بکرێ و کەسێک دادگایی بکرێ لەوە باشترە کە حەسانە ببەخشرێتە هەمووان ئەمە بنەمایەکی ڕێگاپێدراو نییە لەلایەن دەسەڵاتەکانی دادوەری ناوخۆیی لە زۆربەی کۆمەڵگا دیموکراتەکاندا لە کەنەدا بۆ نمونە ئەتوانرێ هەر تۆمەتێک تەنها بەوە پوچەڵ بکرێتەوە کە بسەلمێنرێ داواکاریەکە هەڵبژێردراو بووە لە ناو کۆمەڵێک حاڵەتی لێکچوودا بە شێوەیەک بکاتە خراپ بەکاربردنی دادوەری لە هەموو حاڵێکیشدا نابێ پێوەرە جیهانیەکانی دادپەروەری پشت بە پێشنیارێ ببەستن کە بڵێت کۆتاییەکی دادپەروەرانە ئەبێتە پاساو بۆ ئامرازە نادادپەروەرانەکان. یان بڵێت ڕێبازی سیاسیانە لە پێش ڕێوشوێنە دادوەریە دادپەروەرانەکانەوە دێت. پشتگیری کارانی ئایدۆلۆژی سیستەمی دادی جیهانی ژینگەی ئایدۆلۆژیش بۆ دادگای بوژاوەی تاوانە نێودەوڵەتەکان فراهەمەکەن. ئامانجیشان یاساخکردنی جۆرە ڕفتارێکی دیاریکراوی سیاسی و سەربازیە. بەوەش گۆڕانکاریکردنە لە ڕێچکەی مرۆییانەی پەیوەندیە نێودەوڵەتیەکاندا. ئەگەر دادگای تاوانە نێودەوڵەتیەکان لە سیستەمی دادی جیهانیدا جێگەی داواکاریەکانی دادوەرە ناوخۆییەکان بگرێتەوە، باری یاسای نێودەوڵەتی بە ڕاددەیەکی زۆر باشە بێ. ئەکرێت دانوستانیش بکرێ بۆ هەندێک دەستکاری کردنی باری ئێستای ئەو دادگایە تاوای لێ بکرێ لەگەڵ پراکتیکەکانی دەستوری ئەمریکادا بگوچێ بەڵام بەو کڵێشەی ئێستای کە تەنگژە مەزنەکانی سیاستە نێودەوڵەتیەکان بەدادوەرانی هەڵنەبژێردرا و ئەسپێرێ هەروەها بە سیستەمێکی دادی جیهانی گۆڕانکارییەکی بنەڕەتی لە پراکتیکەکردنی دەستووری ئامریکادا بەرجەستە ئەکا کە چوونە مشت و مڕێکی نیشتیمانی گشتییەوە و بە بەشداری تەواوی کۆنگرێس ئەکاتە کارێکی حەتمی. نابێ شۆڕشێکی هێندە گرنگ تەنها بە پەسەندکردنێکی سەرزارەکی بڕیاری ئەنجوومەنی لۆردەکان ڕووبدا. یان بەوەی بە ستراتیژی بەرەودان بە چەند بەندێکی دیاریکراو مامەڵە لەگەڵ مەسلەی دادگای تاوانە نێودەوڵەتیەکاندا بکرێ لە بری برەودان بە بنەمای بنەڕەتی. ڕێبازی دادی جیهانی پشت بە پێشنیارێگە بەستێ کە ئەڵێ، ئەو کەسانەی یان ئەو حاڵەتانەی ئەخرێنە بەردەمی ئەبێ بەڕوونی پێناسەکرابن لە هەندێک حاڵەتیشدا بە تایبەتی ئەوانەی پشت بە پێشینیەکانی نۆرمبێرگە بەستن پێناسەکە هیچی پێناوێ بەڵام لە زۆربەی حاڵەتەکاندا مەسەلەکە ناڕۆشنترە و پشت بە تێگەیشتنی هەردوو ڕوتی مێژوویی و سیاسیەکە ئەم ناڕۆشنیەش مەترسی ڕفتاری هەڕەمەکی ئەوروژێنێ لەلایەن دادوەران و داواکاران. دوای تێپەڕینی چەندین ساڵ بەسەر ئەو ڕووداوەدا کە لە لای دادگاکان ڕوون بۆتەوە بۆ نمونە ئایە ئەکرێ سەرۆکێکی وڵاتەیە گرتوەکان یان هەر وڵاتێکی تر بە کێش بکرێن بۆ بەردەم دادگایەکی نێودەوڵەتی کە بە مەبەستێکی تر پێکێنراوە ئەمە ڕێک ئەوەیە کە ڕێکخراوی لێبوردنی نێودەوڵەتی ویستی بیڵێ کاتێک لە هاوینی ساڵی 1999 دا پشتگیری سکاڵایەکی کۆمەڵێک لە مامۆستایانی یاسای ئاوروپایی و کەنەدایی کرد کە بەرزیان کردبووەوە بۆ خات و لویز ئاربۆری داواکاری ئەو کاتی دادگای تاوانە نێودەوڵەتیەکانی تایبەت بە یوگۆسلاڤیایی پێشوو. بە جۆرەی سکاڵاکە لە کاتی بۆردومانە ئاسمانەکەی کۆسۆڤا لەلایەن ناتۆوە تاوان دژی مرۆڤایەتی ئەنجام دراوە ئاربۆر فەرمانیدا پێداچوونەوەیەکی ناوخۆ بگیرێتە بەر وەکەماژەیەک بۆ ئەوەی لەلایەن دادگاوە دەسەڵاتی ئەوەی هەیە بە دوای ئەو سکاڵایەدا بچێ ئەگەر بتوانرێ هەبوونی ئەو پێشێلکاریانە بسەلمێنرێ. دواجاریش خاتوو کارلە دێل پۆنتی کە لە پۆستەکەیدا جێگەی گرتەوە قایل نەبوو هیچ تۆمەتێک ئاراستەی هیچ لێپرسراوێکی ناتۆ بکە چونکە بە شێوەیەکی گشتی ناتوانرێ بە وردی لێپرسراویە تاکە کەسیەکان لێک جیا بکرێتەوە بەڵام ئەمیش دووبارە ئاماژەیەکی بەو ئاراستەیە هاویشت کە دادگاکان دەسەڵاتێکی دادوەری بەسەر ناتۆ و بەرپرسە ئەمریکاییەکاندا هەیە لە باڵکاندا و ئەگەر بیتوانیایە بەرپرسی جێی مەبەست دیاری بکە کە خسە لەسەر تێوەگلانی هەیە ئەوە تۆمەتی ئاراستە ئەکرد زۆربەی ئەمریکاییەکان سەریان سوڕەمێنێ ئەگەر بزانن دادگای تاوانە نێودەوڵەتیەکانی تایبەت بە یۆگوسلاڤیا کە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و سێ لەسەر ڕێنوێنیەکی ئامریکا بۆ مامەڵەکردن لەگەڵ جەنگی بەڵکاندا دامەزرا، پێ لەسەرەوە دائەگرن کە لێکۆڵینەوە لەگەڵ سەرکردە سەربازی و سیاسییەکانی ئامریکادا بکرێ لەبارەی ڕەفتاری تاوانکارانەوە کە گوایە ئەنجامیان داوە و هەتا ئایندەیەکی نادیاریش، چونکە، سەقفی زەمەنی لە بنەڕەتەوە دیاری نەکراوە. هەرچەندە داواکارەکە لەم کێشەیەدا بە دووادانەچوونی کێشەکەی هەڵبژارد لەسەر بناغەیەکی ناڕۆشنی پشت بەست و بەوەی کۆکردنەوەی بەڵگە لە توانادانە بەڵام هەندێک لە داواکارە ناوخۆیەکان ڕەنگە پاشتر حەز بەوە بکەن کێشەکە بگەڕنەوە ئەستۆی خۆیان وەک پرسێکی ڕەوا لە دیدی سیستەمیدادی جیهانیەوە ئەو گوشارانەی بەکارەهێنرێن بە مەبەستی گەیشتن بە ڕادەیەکی فراوانتری ڕێبازی دادی جیهانی لە کێشەیەکدا بەڕوونی دیار بوون کە لە حوزەیرانی 2000دا لەلایەن کەسوکاری ئەو دەریاوانانەی ئارژەنتینەوە خرایە بەردەم دادگای ئەوروپا بۆ مافەکانی مرۆڤ کە لە کاتی جەنگی فۆکلاندا و لە ڕووداوی نوقمکردنی بەلەمێکی جەنگی ئەرژەنتیندا بە ناوی ژانڕاڵ بێلگانۆ کوژرابوون. بێرۆکەکە لە بەدواداچوونی تاوانە سیاسیەکانی دژ بە مرۆڤایەتیەوە بوو بە خەمڵاندنی ڕووداوێک کە لە کردەی سەربازیدا ڕوویدا و نە مەدەنی و نە ئامانجی مەدەنی ئامانج نەبوو تایدا و دوای تێپەڕینی هەژدە ساڵ بەسەریدا. زۆربەی داکۆکیکاران لە سیستەمی دادی جیهانی بەهۆی ئەوەی کە متمانەیان بە حکوومەتە نیشتیمانیەکانی خۆیان نییە، ئەیانەوێ حکوومەتەکان بخەنە ژێر چاودێری دادوەران و سیستەمی دادەوە. بەڵام سەربەستی دادوەر لە ڕەفتاردا و لێنەپێچینەوەی هەر خۆی یەکێکە لە هەڵەکانی دادگایی تاوانە نێودەوڵەتیەکان. پێناسەکانی ئەو تاوانانەی پەیوەندیان بەم باسەوە هەیە ناڕۆشن و ئەتوانرێ سیاسییانە جێبەجێ بکرێن. تۆمەتبارانیش ئەو ڕێوشوێنە پێویستانەیان بۆ نییە کە لە وڵاتە یەکگرتووەکاندا هەن هەر دەوڵەتێکیش ئیمزای کردبێ بۆی هەیە فیلێکی لێکۆڵینەوە بکاتەوە بە سوود وەرگرتنیش لە ئەزمونونەکانی داواکارە تایبەتیەکانی ئەمریکا ئەگەری زۆر هەیە ئەم ڕێوشوێنانە زەخمێکی تایبەت بە خۆیان برەو پێ بدەن کە سەقفی زەمەنیان نەبێت و دواتریش ببنە ئامراز لە جەنگێکی سیاسیدا ئەم هەوڵە ناسایی دادگایی تاوانە نێودەوڵەتیەکان بۆ جەختکردە سەرەوەی کە دەسەڵاتی دادوەرانە ئەگاتە ئەمریکاییەکانیش تەنانەت ئەگەر ئامریکا بەڵێننامەیەکیشی پەسەند نەکردبێ. ئەم هەوڵە بوو بەهۆی هاتنەکایەی یاساگەلێک لە کۆنگرێسدا بۆ بەرەنگاری کردنی. داواکاری سربەخۆی دادگای تاوانە نێودەوڵەتیەکان دەسەڵاتێکی ئاراستەکردنی تۆمەتی هەیە کە تەنها لەلایەن دەستەیەکی سێکەسی لە دادوەران سەیرەکرێ. بەپێی یاساکانی ڕۆماش ئەنجومەنی ئاسایش مافی پوچەڵکردنەوەی هەموو تۆمەتبارکردنێکی هەیە بەڵام بەو پێیەی ئەو پوچەڵکردنەوەیە لەبەر هەڕەشەی ڤیتۆی هەر ئەندامێکی هەمیشەییدایە و بەو پێیەش کە پێناچێ لایەنی داواکاری هیچ تۆمەتێک ئاراستەی کەس بکە بەبێ پشتگیری ئاندامێکی هەمیشەیی ئانجومەنی ئاساییش بەلای کەمەوە بۆیە لایەنی داواکاری سربەستێکی بێسنووری هەیە لە ڕفتاردا و لە پراکتیزەکردنی دەسەڵاتەکانیدا. خۆپارێزیەکی تر ڕێگە ئەدا بەو دەوڵەتەی یەکێک لە هاوڵاتیەکانی تاوانبار کراوە کە خۆی لێکۆڵینەوە و دادگایی کردنەکە بگرێتە ئەستۆ بەڵام بەو پێیەی دادگای تاوانە نێودەوڵەتیەکان مافی دوا بڕیار لە دەستی خۆیدا هێڵێتەوە لەو بارەیەوە کە ئایا پرۆسەکە بە شێوەیەکی گونجاو بەڕێوە چووە یان نا بۆیە توانێ چاو بە کێشەکەدا بخشێنێتەوە ئەگەر پێچەوانەی بۆ دەرکەوت. لە کاتی بە ئەنجام گەیاندنی ئەو ڕێوشوێنانەشدا کە ڕەنگە چەندین ساڵیان پێ بچێ ئەبێ تۆمەتبار لەژێر کۆمەڵێک کۆت و بەندی دیاری کراودا و بێگومان لە وێنەیەکی گشتی نوێدا بمێنێتەوە. داکۆکی کاران لە سیستەمی دادی نێودەوڵەتی پێیان وایە کە دەوڵەت هۆی سەرەکی جەنگە و بۆیە متمانەی پێ ناکرێ بۆ بەدیهێنانی دادپەروەری. گەر یاساش جێگەی سیاست بگرێتەوە، ئەوە ئاشتی و دادپەروەری باڵەکێشن بەڵام بە هەڵدانەوەیەکی خێرای مێژوو ئەوە دەرەکەوێ کە هیچ بەڵگەیەک نییە تیۆرێکی وەها بسەلمێنێ ڕۆڵی پیاوی دەوڵەت ئەوەیە باشترین ڕێگا لە نێوان ڕێگاکاندا هەڵبژێرێ بۆ پاڵنان بە ئاشتی و دادپەروەریەوە لێرەشدا ئەزانێت کە گرژی هەیە لە نێوان هەردوو کایەکەدا و هەڕێکەوتنێک لە نێوانیاندا سنووردارە بێت بەڵام هەڵبژاردن لە نێوان سیستەمی دادی جیهانی و دادی نێوخۆییدا هەروە ئاسانیە ئەوەتا پێشینە تۆمارکراوەکانی لای ئەو دادگە نێودەوڵەتیانەی بۆ ئەم جۆرە مەبەستانە پێکێنراون لە حاڵەتێکدا بوون کە قێزەونی تاوانەکان ڕوون بوون و سیستەمی دادی نێوخۆییش لە توانایدا نەبووە سەرپەرشتی و جێبەجێکردنی دادپەروەری نێوخۆیی بکە. وەک یوگوسلاڤیا و ڕواندا هەر ئەو دادگایانەش دەریانخستووە کە کاتێک سزاکرێ هەبێت کە حکوم و ئەزمموی سیاسی لە پرۆسەکە دانەبڕێ لەم کاتانەدا کرێ چاو بە یاساکانی دادگای تاوانە نێودەوڵەتەکاندا بخشێنرێتەوە بۆ زانینی لایەنەکانی کەم و کورت و مەترسیەکان بەڵام هەتا لەو کاتەشدا نابێت وڵاتە یەکگرتووەکان لەوە زیاتر هەنگاو بنێ بۆ سیستەمێکی ڕەسمیتر لەوەی هەیە ئەگەر ئەم مەرجانە ڕەچاو نەکرێن. ئەنجومەنی ئاساییش لێژنەیەکی مافەکانی مرۆڤ پێک بهێنێ یان لقە لێژنەیەکی تایبەت بە ئاگادارکردنەوەی ئەنجومەن لە هەر پێشێلکارییەکی ڕێکخراوی مافەکانی مرۆڤ کە ببێتە پاساو بۆ کردەیەکی دادوەری. ئەگەر ئەو حکومەتەی تاوانە ناوبراوەکە لە سایەیدا ئەنجام دراوە نوێنەرێکی شەرعی وڵاتەکە نەبێ یان ئەگەر سیستەمی دادی ناوخۆیی نەتوانێ بەشداری بکات لە حکومدان بەسەر تاوانەکەدا. ئەنجومنی ئاساییش دادگایەکی نێودەوڵەتی تایبەت من دابمەزرێنێ وەکەوەی لە یۆگوسلاڤیا و ڕەواندا پەیڕەو کرا. ئەبێ ڕێوشوێنەکانی دادگا نێودەوڵەتییەکان و کایەی داواکاری بە وردی لەلایەن ئەنجومەنی ئاسایشەوە دیاری بکرێن، هەروەک ئەبێ ئەو مافە بدرێ بە تۆمەتبار کەڵک لە هەموو ڕێوشوێنەکانی داکۆکی لەخۆکردن وەربگرێ کە لە یاسا گشتییە داڕێژراوەکاندا تۆمارکراون. بەم شێوەیە توانرێ ڕێوشوێنێکی پەسنکراو لە سەراستی نێودەوڵەتی بۆ مامەڵەکردن لەگەڵ تاوانەکانی جەنگ یان جێنۆساید یان تاوانەکانی دژ بە مرۆڤایەتی بخرێنە قۆناغی دامەزراوەیەوە لەلایەکی ترەوە توانرێ خۆلا بدرێ لەو ڕاودونانەی ئێستا کە بەلای سیستەمی دادی جیهانیدا ئەیشکێننەوە چونکە ئەوانە هەڕەشەن لەو مەبەستەی ئەم چەمکەی بۆ داهێنراوە. لە کۆتاییشدا ڕەنگە زیادڕەوی لە پشتبەستن بە سیستەمی دادی جیهانی ببێتە هۆی ئەوەی ئیرادەی سیاسی بۆ پارێزگاریکردن لە پێوەرە مرۆییەکانی ڕەفتاری نێودەوڵەتیدا لاواز ببێت. کە ئەو ئیرادەیە ئێستا زۆر پێویستە بۆ لابردنی قورسایی ئەم کاتانەی ئێستا تێیان کەوتوین. ئازیزان و خۆشەویستانی ڕادیۆی خاک لە ماوەی ڕابردوودا ئاڵلقەی چل و دووهەمینمان لە کتێبی هەنریکی سنگەر پێشکەشکردن تا دیدارێکی نوێ و ئاڵلقەیەکی نوێ شاد و سەرفراز بن.